مام ئەوە هەشتا سی خانە بێنی نەخێر ڕێزم نا ئەگەر خازر بێ و نەڕۆنە بۆی هەر ئەحتماڵی ئەوە هەیە بەڵام ئەگەر حازر بوو نازر بوو ئیتر قوی ترین عەزمی دەسەکە بوو ئەڵبەتە مەسەرێکی تری هەیە شەهادەت کە ئەویانە لێرە مراد نییە کە شەهادەت مەبتەنیە لەسەر شهود واتە کەسێ شهودێک بوو لەسەر ئەساسی حزور و نەزارەت عەزمێکی دەستکەوت لە ڕیشەی ئەرکە کە لەو ڕیشە کەلیمەی ئەراک دروست کراوە بۆ ئەو درەختە مەشهورەکە کە سیواکی لێ دروست ئەکرێت ئەمجارە چون لە گوزەشتا زۆرێک لە مەسکەن و متعلقاتی مەسکەن و ئەمانە عەرەبەکان لە دار دروستیان کردووە وەک مەسەڵەن تا تەخت ناویان ناوە عەرش لە گیراوەکە ئەوەی وا بەسەر ئێوە دانیشن لە دار دروست دەکرێت تەختی فەرمان ڕەوایشیان بەوە ناوناوە لە مادەی عێراق ئەم کلمە ئەریکەیانە گرتووە بۆ تەختێک کە لە ئەسڵا لەم مادە دروستکراوە نەزەر بۆ نەرمیەت هەیەتی و مناسبە بۆ ئەوەی کە ئستفادە لێ بکرێ بە سەریەوە دانیشتن بکرێت بێ حەرفی جەڕ بەکار ببرێ ئەکرێ بە حەرفی جەڕی ئیلا یا فیچەوە بەکار ببرێ ئەگەر بە بێ حەرفی جەڕ بەکار چوو بە مەعنای چاوەڕوانی کردن ئەبێت کە نەزەڕە بوو یعنی ئینتەزەڕە بوو چاوەڕوانی کرد و کە حەقیقەتەن لێرای تر ئەبێتە ڕوانینێک غەیرە مادی نە بە چاو بڕوانێ بەڵکێ بە هۆش و فکر ئینتەزارەکە فڵان شتە لەبەر ئەوەی کە بەیان بکاتە خودی نەزەرەکە هەر ئەمەی کە وان لە حاڵەتێکا کە ئەڕوانن ئەوە خۆی نعمەتێکە ئیتر بۆ هەرچێک بێت ئینسان ئەوەنە وەزعەتی وای بێت کە بە ئاسایشێک وا بێت کە بڕوان بۆ هەرچێک تعریف و لە ڕیشەی ئەر لە ئەسڵە ئەرک بە بۆن ئەوێژرێت بۆی شت کە بۆ ئەبێتە ئاسار ئەسەر لە شت ئەم جارە قاعدەیەک هەیە لە عربیا کە لە ئسمی شتێک فعل دروسە کرێ بۆ ئێسابەی ئەو شتە مەسەڵەن لە ئازای ئینسان ئسم دروسە کرێ لە ڕئس ڕئەسە دروسە کرێ یان ڕئەسە یانێ دای لە سەری یا داه یان دای لە دەستی و غیری ئەوانە عرفەیش دروست کراوە بۆ ئەمە کە دای لە بۆنی ئەو شتە جا دای لە بۆنی یانێ بە وەسیلەی ئیدراکێک کە هەیەتی بەرخوردی کرد لەگەڵ بۆنەکە لە دوای ئەوە تامین دراوە بە بۆنەکە کە ئەسەری لێگیراوە و عرفە بووە بە معنای ئیدراکی ئەسەری شت و دەرنەتیجە وای لێ هاتووە کە ناسینی شت لە ڕووی ملاحەزەی ئەسەرەکەیەوە شناختن کە لەگەڵ زانینە فەرقی ئەوە بێت مەسەڵەن سەفحەی کاغەزێک ئەوە ڕەنگێک بە وەسیلەی دەست یا بە وەسیلەی هەر شتێکی تر بەسەریەوە دابنرێ ئەمە ئەوێژرێ پێی خەت ئەم جارە دوای ئەمە ئەم خەتمە بەکار چووە بۆ ئەوەی کە ئەسەرێک خاص تا بنرێ لە بعضێشتی تایبەتە وەک مەسەڵەن وەکتێ نامە نووسراوە لە قەدیمە خوارەکەی مۆرێکی پیانراوە بە نیشانەی ئەمە کە ئەم ئینە کەلامەی کە لێرە نووسراوە تەواو بووە و کامڵە و مەتڵەبێک وە مرسلی نامەکە گەرەکی بۆ بیگەیەنێت هەر ئەوە نیە جا لە بۆنەی ئا ئەمەوە چەند جهتێک لە ماناکەیە پەیا بووە کە بەعزە وەختێک فقط یەکێک لەو جهاتەی لە نەزەرا ئەگیری ئەمەی کە ئەسەرێکە دائەنرێ نەزەر بەوە بازە وەختێ ئەویش غەیر خەتەمە هو یانێ مۆری کرد ئیتر قەتع النەزەر لەمە کە هین بێت مەعنای دوا هاتن و پایانی لێ بگیرێ وەک خەتەمە عەلا قەلبیهی مەسەڵەن کە مۆر و مومی ئەکا ئیتر معرفەتی تێ ناچێت بازە وەختێک ئەوەی لێ ئەگیرێت کە مەعناوە ئەکرێ ببێ و ئەکرێ بە مەعنای پێشەوەیش ببێ یەک مەختومە یانێ نۆرێک کە نیشانەی حەبز و نیشانەی ئەوەیە کە ئەو نۆشیدەنیە ئەو خواردنەوەیە یا بە مانای ئەو مۆرە بێت کە تەسەوری ئەوە بکرێت ئەو جێینە خواردنەوەکە دەرگاکەی بە ئین مۆر بووم کراوە بە مسک یعنی خاتەمەکە ئەکرێ مانای ختامی بێ ئەکرێ مانای مۆر و مومی بێت مسک دیارە ماناکە ڕۆشنەکە لە فارسیان گرموش وا لە کەلیمەی مسک یمسکوە کە مسک بە مەعنای گرتنە دەست لێگیر کردن و گرتن دەست پێگرتن کە احتمالی هەیە لەبەر ئەوە ناوی نرابێ مسک خوێنێک ئین نییە مایع نییە و ئەجزاکەی یەکتری گرت جامد ئەبێ لە وەختێکا کە استخراج ئەکرێت لە ئاهوە چۆن وەختێک کە ئەم بانە سەڵاحەتی نەبێت بۆ ئەوەی کە ڕوح تایە دابنیشێت دیارەکە و ڕوحە لەوە دانانیشێت لە وەختێک کاتوانێت دابنیشێت کە بانەکە سەڵاحەتی بێت بۆ ئەوە سەڵاحەتی بانیش ارتباتی شەدیدی هەیە بە نەفەس کێشانەوە بە هەناسە کێشانەوە یانێ تا زەمانێک کە ئینسان هەناسە کێشێ بەوە نیە ئامادەگی و سەلاحیەتی ئەوەی هەیە کە ئەو گیانەی تیاابێت وەختێک کە سەلاحیەتی ئەوەی لەدەستا ئەویش دەرەشێت کەوا بوو ئەم ڕوحە لە عینی ئەوە کە گەردانندە و مدیری ئەم لاشەیە لە جهتێکیشەوە متەسرە نیازمەند و متەکیە بەم لاشەیە کە ئرتباتی بە نەفەس کێشانی ئەم لاشە و بە سەڵاحیەتی و سەلامەتی جاروتر ئەوە ئلقاکە کە ئەم گیانە مرتبت بووە بەم لاشەوە و لە بینی ئەم دوانانە تەسیر و تەسر و فعلوی فعال ڕووی داوە و ئەمیشە متەسر بووە لەم لاشە و خلاصەکەی یەتە سەر ئەمەی کە نفس ئەبێتە ڕوح لە وەختێکا کە لەگەڵ لاشەکە تێکەڵا بن و لە تێکەڵا بوونی ئەمانە مەجموعەیەک لە سفات و خسوسیات و خسال دروست ئەبێ کە ئا ئەوە تەعبیری نەفسی بۆ بەکارئەبرێ ئەمجارە لەم نەفسە فعلی نافسە و تەنافسە دروست کراون بۆ ئەوەی کە کەسێک زەحمەت با بە خۆی بە نەفسی لە کەسبکردنی شتێک باشە بە سوورەتی مسابقەدان تە کەسانی تررا بێ ئەوەی کە ئیجادی مزاحەمەت بۆ ئەوان بکە و دوور لەوەی کە حەسەدی بێ لە عینی ئەوە کە ڕێی ئەوانیش ئەدات بۆمە کە هەوڵبەن بۆ بەدەستهێنانی شتەکە زەحمەت بە خۆی ئەدا و هەوڵ ئەدا بۆ من کە ئەم بکەوێتە بەر و بە دەست من کە ئەمە ئیتر شتێکی باشە و هیچ جۆرە یەنی خراپەیشی تیا نیە چون نە حەسەدی تیایە نیسبەت بە ئەوان و نە مزاحمیان ئەبێت و سەرە ڕێیان پێ ئەگرێت کەوا بوو فەل یەتەنافەس المتنافسون ئەوانەی وا لە شەئنیانە هەیە کە لە شەراب ئەکرێتە ناو ئاوێک خڵاکرێ لەگەڵ یا بە ئاوەکە ئەوێژرێت مزاج شەرابەکە خۆی شەدیدە قویە ناکرێت بە تەنهایی بخورێ تێکەڵای ئاوەکە کرێ بەوە بشکێت کەمێک ئەو حاڵەتی شدەتێ نەمێنێ بەو ئاوە ئەوێژرێت مزاج تەسنیم کە لە ئەسڵا مەستەرە لە بابی تەفعیل لە ڕیشەی سەلمە کە ئەم ماددە بۆ بەرزۆبوونەوەی شتێکە لە ئەترافی خۆی بە سوورەتی سەنامی وشتر کە هەر ئەویش لەمە گیراوە وەک مەسەڵەن زەرفێک پڕی بکەی لە ئاو کە مقدارێ بەرز ئەبێتە لە لێوەکانی یا قبر زیاتر لە سەدحی زەویەکەی ئەترافی بەرزی بکەیتەوە ئەو جۆرە کە مەتوبە ئاون دوای ئەوە بەکار چووە بۆ هەر جۆرە دەستپیانانێ و لە شوێن ئەوە بەکار چووە بۆ ئەوەی کە ئینسان هەوڵبا بۆ مەک ئایری کەسێک دۆزێتەوە چونکە لە ئەسڵی معناکە ئەوە هەیە کە دەست ئەنێ بە ئەژنۆی بەرانەکە بۆ ئەوە دەسیکانێ بزانێت لارو گێڕی و سستی تیا هەیە یانە دەستپیانان بۆ عەیب دۆزینەوە و دوایی لە دەستپیانانەکەیشا تەعمیم کراوە، ئەمەی کە ئینسان بە دەست یا بە چاو یا بە ئەبرۆ بە جۆرێ ئشارە بکا بۆ کەسێ بۆمە عەیبی دەرخا بۆ کەسانی تر. و تەغامز ئەوەی کە چەند نەفەرێک ئاوا کارێ بکەن ئەم ئشارە بکا بۆ ئەو ئەو بۆ ئەو کە متەوەجیهی کەسێ تر یان یەکتر متەوەجیهی کەسێ تر بکەن کە گوایە لە لای ئەوان عەیبێکی هەیە. کەلیمەی فاکیهە بەکاربراوە بۆ هەرچی سەمەرە بەڵام نەزەر بەمەی کە لە وەختی لەزەت و خۆشیە استفادە لێ بکرێت مەسەڵەن این هەر گەنم یا هەر کامیتر ئالە و سەمەراتە ئەگەر بە عنوانی قوتی ئەسلی استفادە لێ بکرێت ئەوە تعبیراتی تری بۆ بەکارە برێت ئەمما وەختێک فەرزە بکەین گەنمێک ببرژێنرێت و بهێنرێت شەوێ دابنرێت بۆ خۆشکردنی مەجلیسەکە استفادەی لێ بکرێت ئەوەی تر ئەوێژ لێ پێی پاکی هەن و هەروە بە هەر سەمەرێکی تریش ئالە و جهتەوە ئەوێژ لێ پاکی هەن کە ارتباتی بە سەرخۆشی و خۆشتەبعی ئەفرادەکەوە هەن جا فاکه کە اسمی فاعلە ئشارەکە بە ئەو حاڵەتی حدوسە کە ئەو سەرخۆشی و خۆشحاڵیە پێناوە جا لە باب ئیفعالی تر ئاوای لێ کە ئەرسەلەهو یانی ئارام لە جێی خۆی هەڵیساندەوە و ڕیبەجێیەک ڕەوانەی کرد ناردی کفار لەمە پێشیش لەبارەیەوە قسە کراوە جەمعی کافر لە ڕیشەی کفر کە لەوانن و ئەوەڵیان کافە دوومیان سێ کە ئەمانە لەم لاوە تەناسوبیان هەیە لە دوو حرفی ئەخیر جا ئەم نەهر جۆرە گەڕانەوەی گەڕانەوە بۆ ئەسڵ لەوە پێش حاڵەتێکی بووە بۆ ئەوە گەڕاوەتەوە یا بۆ شتێک وا لە زهنا بەعنوان ئەسڵ قرار دراوە ئەگەر چی لە واقعەتی خارجیان لە دوایە تەحقق پیاکە گەرانەوەی بۆ ئەسڵ وەک ئەمەی مەسەڵەن مادەیەک لە پێشا شتێک بێت حاڵەتێک بەسەریا بێت دوای بچێتەوە سەر ئەو حاڵەتەی ئەوەڵی خۆ مثڵەن خۆڵێک بێتە مەوادی غەزایی و بێتە گیا و دوای ئەوە دوبارە هەم لە بێن بچێت و بێتەوە بە خۆڵ ئەمە ئەوێژێت تا بە ئیلا ئەسلی ئەوەی شکە بۆ ئەو ئەسڵە زهنیە بچێتەوە وەک ئەمەی کە ئینسان لە زهنیا قرارەدا کە وەختێ هەر کارێ ئەنجام ئەدا شتێکی لە نەزەرایە کە تەحەقوق پەیا بکا غایەتێکی لە نەزەرایە کە ئەو غایەتە واقعیەت پێ ببەخشێ دەی وەختێ کارێکی ئەنجام دا و منجەر بوو بە ئەو غایەتە ئەمە گەڕانەوەی ئەو کارەیە بۆ ئەو ئەسڵە کە بەعنوانی غایەتێک قبلەن لە ذهنیا بووە هەرچەندە تەحەقوقی خارجیان متاخرە تەخەسوسی وا تیا ئەنجام دادەکەن تەوزیحی لغەتەکە ستا چونی سەر تەفسیرەکە من بەڵێ وتمان لە ئەو ئەسباب نزولانەی کە ڕەوایەت کراون سەبەب نزولێک کە کۆمەک بکا بۆ فەهمی سورەکە نییە کە ڕەوایەت کرابێ تەنها شتێک مەروی بوو ئەمە بوو کە وایە خەڵکی مەدینە خەریک بەرنامەی تەطبیقیان بووە وەختێک کە پێغەمبەر علیه الصلاة والسلام با وجودی ئاوەی کە ئەو ڕیوایەتە بەعزێک کەس خەرجی سەنەدەکەیان کردوە ئەم ئیختیلافە هەر بوە لە بەین عولەما کە ئەم سورە مەکیە یا مەدەنی کە ئەرجەح ئەمەیە کە مەکی بێت بەڵام وتمان بۆ ئەوەی کە سەبەب نزول بدۆزینەوە کە لازمە بۆ دەرکی معنای ئاەت نیاز بەوە نییە کە ڕیوایەتێک بێت متکی بین لەسەری بەڵکە وین لە واقعیەتێک انحراف یا کە جاهلیت بۆ ئینسان دروستی کردووە کە دوای تێکچوونی بینش دوای وێڵبوون لەو ڕێگەیەی کە سازگارە لەگەڵ خلقەتی ئینسانە وە حەرەکەتکردن تیایا هەماهەنگە لەگەڵ حەرەکەتی سائیری ئەجزای جەهانی هەستیە دوای ئەوە ئینحرافات لە هەموو زەمینەکانا وە بە هەموو شێوەیەک عالەمی بەشەری داگیر کردوە وە یەکێک لەو زەمینانە زەمینەی ڕەوابتی ئیقتسادی ناو ئەفرادی بەشەرە کە لە شوێن ئەمەی کە تەوەجه بە عاقبەت و بە زندگیەک ئەبدی لە ئینسانە نەماوە و غافڵ بووە لەوە و حیاتی دنیا تەنها هەدەف و تەنها مرادی ئینسان بەعنوانی تەنها هەدەفی ئینسان جدوەی کردووە انحرافی تطبیق حەقی خەڵک خواردن و زەحمەت و هەوڵدان بۆ ئەوەی کە هەرچی زیاتر حەق بەدەست هاوردنە بووە بە حاکم بەسەر ئینسانە لە زیندەگیە خوای خالقی ئامر بۆ داچڵەکاندنی ئینسان بۆ چارەکردنی ئا ئەم دەردەیشی هەروەک هەر دەردێکی تر هشداری پێدا و ئیعلامی خەتەرەکە کە ئدامەدانی سیر لەم ڕێگا نهایەتێک ناخۆشیە بێت و تا فرسەت نەفەوتاوە با ئینسان بگەڕێتەوە و دەستبکێشێ لەو حەرەکەتە ئینحرافیە وای بۆ ئەوانەی وا بەرنمەیان بووە بە کەم کردنەوە ئەوەی وا نابێ کەم بکرێتەوە و ئەبێت تەواو کردن و کامڵکردن شەنی بێت و بەرنمەی بێت لەوە مەوزەگیریان مەوزەگیری کەمکردنەوەیە ئەوانەی وا وەختێک کە بۆ خۆیان ئەپێون لە مەردم ئەسێنن وەختێ کە حەقێکیان بەسەر خەڵکەوەیە ئەیپێون و لێیان ئەسێننەوە بە تەواوی و بە سوورەتی کامڵ وەری ئەگرنەوە و حازر نین کە لە کەمترین جوزئێک لە حەقی خۆیان گوزەشت بکەن و وەختێک کە بۆ خەڵک ئەپێون و پێیان ئەدەن یا بۆیان ئەسەنجن و ئەکێشن و پێیان ئەدەن ئەیان خەنە ناو زیان وای بۆ ئەوانەی کە هەر خۆیان لە پێش چاوە میعیار لە حەرەکاتا خۆیانن ئەوەی کە بە نەفعی خۆیانە ئیقدامی لەسەر ئەکەن ئەگەرچی پایەماڵ کردنی حەقی هەمووی تیابێ و ئەوەی وا لەتمە لەخۆدانە و یا حەتا سورەتی کەمترین گوزەشتێکی تیایە. حازر نین قبوڵی بکەن و دەست لە کەمترین حەق و ئیختساسی خۆیان بکێشن ئاخر بۆ مەگەر ئەوانە وانازانن کە ڕۆژێکی وایان بۆیەتە پێشەوە کە مەبعوس و بەرەنگیختە ئەبن ڕائەپەڕێنرێن لەو حاڵەتەی وا وا ئەزانن کە هەرگیز لەو حاڵەتە ڕاناپەڕێنرێن و ناگۆڕێن وا ئەزانن کە وەختێک کە داکەوتن و مردن ئیتر هەر ئەو حاڵەتەیە بۆ ئەبەد و هیچێک بەسەریا نایەت ئاڵوگۆڕێک نایەت مەگەر هەر زەنێک گومانێک نییە بۆ ئا ئەوانە کە ئەوان ڕاپەرێنراون وا محەقەقە وەک هەر ئەوەی کە ئێستە ڕاپەڕێنراون و تەوجیه کراون ڕوو بە جێیەک بۆ ڕۆژێک گەورە ڕۆژێک پڕ لە حەوادث کە ئینسان تاب و توانایی مقاومەتی لە بەرابەریانەوە نییە ڕۆژێک کە مردم هەڵەستنەوە بۆ خاوەنی جیهانیان مەگەر نازانن کە ئاوا وا نازانن کە ئاوا ڕۆژێک هەیە کە ئەگەر تەنها وایشیان بزانایە تەنها زەنیان ببوایە کافی بوو بۆ ئەوەی کە دایان چڵەکێنێ بۆ ئەوەی کە ئاوەها مەوزعەیەک نەگرن لە ڕەوابتی اقتصادیانە لە ژیانە ژیانیانە مەگەر بەرنامەی ئینسان هەمیشە لەسەر دەی خۆ ئەگەر هەر وایان بزانیایە و زەنیان ببوایە کە ڕۆژێکی ئاوایش ئەبێت کە بۆ چوونە خزمەتی خاوەنی جیهانیان هەڵەسنەوە و ڕائەپەرێنرێن ئەبوایە لە ئاوا کارێک دەستیان بکێشایە چونکە ئاوەها کارێک لە ڕۆژێکا وا هەڵەسنەوە بۆ خاوەنی جیهانیان بە جدی بەرخوردی لەگەڵ ئەکرێت و چاوپۆشی لە زەمینەیا ناکرێ. یا مەگەر وایان بۆ خۆیان داناوە کە هەروا کە لە دنیا لە مەتاعی دنیاوی بەرخوردار بوون ئەگەر بێت و ڕۆژێکی ئاوایش بێت ڕۆژی ڕاپەڕاندن و ڕۆژی دەستور پێدان بۆ هەڵسانەوە بۆ لای خاوەنی جیهانیان ئەگەر بێت و ئاوەها ڕۆژێک ببێ لەو ڕۆژەیشا هەر وەک ئیمڕۆ بەرخوردار ئەکرێن و وەزعیەتیان خۆش ئەبێ؟ نا نا وا وا بۆ خۆیان دانەنێن با بزانن قەتعی بێ شەک و تەردید نووسراوەی کردارەکانی ئەوانەی وا پەردەی بەندەگیان لە کتێبێکایە کە چون تەنها کرداری ئەوانەی تیا ئەنووسرێت کە زیندانی ئەبەدین کتێبەکە خۆی ناوی نراوە زیندانی ئەبەدی سجین هەر ناوی کتێوەکە بەیانی حاڵەتی ئەوانە ئەکا کە کردارەکانیان لەوێ سەپتەکرێت و چی وای کردوە لە تۆ کە پێ بزانی کە سجین چیە؟ ئەو کتێبەی وا ناوی زیندانی ئەبەدی بۆ بەکار چوە چیە؟ خۆ ناشێ ئاوەها گومان بکەی کە یادداشت کردن و سەبت کردنی کردارەکانی ئەو فاجرانە تیایە بە بێ دقەت ئەبێت و ئیبهام و ئیشکال و ناڕۆشنی تووشە بێت کە لە وەختی محاسبە و محاکمە بەعزێک لەوانە لە پێش چاو بکەون و دەرنەتیجە فجار لە بینینەوەی جەزای بەعزێک لە کردارەکانیان ڕزگار بن نە ئەوە نووسراوەیە کە بە خەتی ڕۆشن و قوی کە هیچێک لە کەلیمات و لە حروفی لە پێش چاو ناکەوێ و دەرنەتیجە کەمترین مەدلولی غەفڵەت لێی پەیا نابێ و تەواوی ئەوانەی کە تیایا ئەنووسرێت لە وەختی محاسەبە و محاکەمە لە پێش چاو ئەبێت و لەسەر ئەساسی ئەوە پاداش ئەدرێتەوە جا وای لەو ڕۆژە لەو ڕۆژە کە ئەو کتێبە بەو خەتە خاناو ڕۆشنەوە لە ئاوەها شتێک لە بارەی ئاوەها شتێکەوە لە ئینسان باز خاست و سوال بکرێ ڕۆژێک ببێت کە ڕەسیدەگی بکرێ بە ئاوەها قەزیەیەک ئەوانەی وا بە درۆی ئەزانن بە درۆی حەسێبەکەن ڕۆژێک کە لە تەرەف دەسەڵاتدارێکەوە بە ئینسانی زەلیلی زەلیل پاداشی حەرەکەتکردن یا حەرەکەت نەکردن لەو ڕێیە کە بۆ فەرمانبورداری و ئیزهاری زللەت دانراوە ئەدرێتەوە. بەڵێ ئەوانەی کە یەوم الدین بە درۆ ئەزانن وەزعیەتێک ئاوایان یەت بەسەرا کە مەگەر هەر وای لە بۆ حاڵیان کردن بێت کە بەیانی وەخامەت و ناخۆشی عاقیبەتیان بکا و مەگەر هیچ جۆرە مەعزوریەتێک هەیە لە تەکزیب کردن و بە درۆ حەسێب کردنی ئەو ڕۆژە نا مەگەر ئینسانێک کە تەجاوزگەر بێت و لە مەحدوودەیەک وا دەلائیل و ئایاتی ئافاق و ئەنفوس لە زەمینەی دەلالەت لەسەر ڕۆژی دینا بۆ ئینسان ئیجادی ئەکەن لائا ئەو مەحدوودە تێپەڕ بکا عەمدەن مەگەر کەسێک کە بەرنامەی لەسەر ئەوە بێت بڕیاری لەسەر ئا ئەوە بێت کە ئەگەرچی هەر جۆرە دەلالەتێک قاتع و جازم لەسەر ئەوە هەیە کە ڕۆژی دینێک هەیە و دەرنەتیجە مەحدودەیەک بۆ ئینسان دروست ئەبێت لە ئیحساسی مەسئولیەت کردن لە بەرابەری ئەو ڕۆژەوە بڕیاریان لەسەر ئەوە بێت کە لەو مەحدودە تێپەرن و خۆیان پایبەند بە ئەوە نگەهداری نەکەن تەنها ئەوانەن کە بە درۆی ئەزانن ئەوانەی وا بەرنامەیان بووە بە گوناهکاری و بووە بەوەی کە هەر کارێک وا دوایانخا لە حەرەکەت کردن بەرەو کەماڵ و فەلاح و سەعادەت. قەزییەی یەوم الدین لە نیهایەتی ڕەوشەنگەرییا بەیانی ئەکەن و دەری ئەخەن بۆ ئینسان و مەسئولییەت بە تەواوی ڕەوشەنگەرییەوە، بە ئینسان عەرزئەکەن و مەحدودەی مەسئولیەتی بۆ دیاریئەکەن وەختێ کە ئایەتەکانمان شوێنیان هەڵەکرێت و دنباڵیان ئەکرێ بۆ خوێندنەوەیان بەسەریانا یەک لە شوێن یەک کە ئەگەر ئەم قانعیان ناکا ئەوی تر ئەو نایکا ئەوی تر جوابیان ئەمە بێت کە ئەمە نوسراوە بێ ئەساسەکانی پێشینیانە ئەوانەی وا بڕیاریان لەسەر ئەوە داوە کە هیچ حەقێک قبوڵ نەکەن و لەبەر ئەمەی کە نە لەبەر ئەمەی کە حەقیان بۆ ڕۆشن نییە پشت هەڵەکەن بەڵکە چونکە حەق مەسئولیەتیان بۆ ئیجادەکە بە تعبیری ئەساتیر و ئەوەلین خۆیان لە دەست مەسئولیت ڕزگار بکەن تەوجیه و تەبریرێکی ببێت هۆ و سەبەبێکی موەجەه بێ بۆ ئەوەی کە ئاوەها مەوزەعێک بگیرێت لە بەرابەری ئایەتەکانی موبەینی یەوم الدین و مەسئولیەت لە بەرابەری ئەوەوە نا نا مەسئەلە ئەوە نییە مەسئەلە ئەوەیە کە ئەو کردارانەی وائەیان کرد ئا ئەو شتانەی لە مەحدودەی حەیاتی دونیا کە بۆ خۆیان بە دەستیانە هێنا ئەوانەی بوون بە ژەن و سەر دڵیان گرتن ئاێنەی دڵیانیان ژەناوی کرد و ئیتر هیچ جۆرە مەعریفەتێکی تیا مونعەکس نابێ قەزیە ئائەوەیە نە ئەوەی کە تەوجیهێک و سەبەب و هۆیەک بێت بۆ ئاوەها مەوزەع گیری کردنێک. لێی دەرچن و دەرنەتیجە بە هەوڵ و کۆششەکانیان ژەم بۆ سەر دڵەکانیان کەس بکەن وا گومانەکەن ئەوانە کە با وجودی ئا ئەوە سەرەنجامێک ناخۆش لە ئینتزاریانە نابێت نا ئەوانە بێ تەردید لە ئاوەها ڕۆژێکە ئەو ڕەحمەتە و ئاساری ئەو ڕەحمەتەی کە لەو ڕۆژە بۆ کەسانی تر غەیری ئەوان هەیە بۆ مؤمنین هەیە ئالەوە بەرخوردار بن و مەمنوعن لە هەر شتێک کە مؤمنین لەو ڕۆژە لە خاوەنەکەی خۆیانەوە دەستیانەکەن جا دوای ئەوە شتێک زۆر سەنگینتر خەتەرناکتر زۆر سەنگین کە بۆ ئەوەی وا بتانی وەری بگری ئەبێ لە زەهن تا ئینتقالێک بکەیت ئەبێ خۆت ئامادە بکەیت بۆ وەرگرتنی ئا ئەمەی دوایی کە نەک مکذبین بیوم الدین دوای ئەمە کە ئاوەها بەیانێک جەرگ بڕ ئەدا لە دڵیان دڵ بەمە خۆشکەن کە هەروە کە لە دنیا و لە دادگا دنیاییەکانە چاکە و خراپە ئەکرێ یەک جۆر پاداشیان بدرێتەوە، چاکەکاریش هەروەک خراپەکار گرفتاری سزا و ڕەنج و ئەزیەت و ئازار بێ، دروسی و نادروسی هەروەک یەک پاداشی بدرێتەوە، نەک ئاوا گومانێک بکەن وا حەسێ بکەن کە ڕۆژی دینیش ئاوەها وەزعیەتێک ئەبێت، نا نا لەو ڕۆژە ئەساسی محاسەبە و محاکەمە لەسەر ئەمە نییە بێ تەردید بێشک نوشتەی ئەوانەی وا لە زەمینەی ڕەوابتی ئەقتصادیەکە کە مکەذبینی بدین ڕەوشیان تەطفیف بوو ڕەوشی ئەوانەی وا لەو زەمینە تا دەستیان ئەڕوا چاکەکاری ئەەکەن و هەرگز حازر نابن کە بە خیلافی ئەوەی وا بۆ خۆیان ئەیکەن کە حەقی خۆیان ئەسێننەوە لە خەڵک لە حەقی مەردم شتێک بگرنەوە و پایەماڵی بکەن نوشتەی کردارەکانی ئەوان لە کتێبێکایە کە چون ئەوانەی وا عەمەڵیان لەو کتێبا ئەنوسرێت دەرەجاتیان بەرزە هەرکام بەپێی کرداری خۆی بە دەرەجاتی موختەلف کتێبەکەیشیان ناوی علییینە جا چی وای کرد لە تۆ کە بەوە بزانی کە علییین چییە کتێبێک کە نووسراوەکانی بە خەتی ڕۆشن و خانا نووسراون کە کەمترین کرداریان پۆشیدە نابێت و لە بەرچاو ناکەوێ و لەسەر ئەساسی ئەوە کەمترین کرداریان بێ پاداش نامێنێتەوە بەڵکە هەر کامیان بە خوێندنەوەی دەستوری پێ ئەدرێت کە بە خوێندنەوەی نسخەیە کە بەدەست خۆیەوەتی لە پەروەندەی عملی ئیکتفا بکە وەیتر حەقی ئەوەی نیە کە سەرێک لە کتێبی عامی سجین بە ئەمان خۆیان شاهد و حازر و نازری کتێبی علیگینە بن کە ئەوەیش ئەرزشێکی ترە و احترامێکی ترە بۆیان بەڵێ لەوانەن یەک کە بە ئەداتی تەعریفێک وا موتەداوەلە بۆ ئینسان تەعریفی بکرێ، نەعیم. لەسەر ئەو تەختانەی وا وان لەناو حەجلە، ئەو تەختانەی کە وان لەناو پەردە، کە خۆشترین سوورەتێک وا تەختێک کە ئینسان بەسەریەوە دابنیشێ هەیانە، لەسەر ئەوانە قەرارەگرن دانیشن و ئەروانن، ئەروانن بۆ ئەوەی وا شایستەگی بێ بۆ ئەوەی کە بۆی بڕوان ئەوەی وا ئەشێت بۆ ئەوەی کە ئینسان بۆی بڕوانێت بۆی ئەڕوان جا تۆ ئەگەر لەوێ بی و بڕوانی بۆیان لە ناو چاوەکانیان لە ڕوخسارەکانیانە شادا بی ئا ئەو نیعممەتە زۆرە غەیرە قابل وسپابی لە حاڵەتێکان کە لە شەرابی خالص لە بادەی نابێت کە زەرفەکەی مۆروموم کراوە بۆ ئەوەی کە تا ئەگاتە بەردەسیان هیچ جۆرە حاڵەتێک نامناسبی بەسەرانەیەت و بۆ ئەوەی کە کەرامەت و ئەرزشی ئەوان لای خاوەنەکەیان بگەیەنێت کە ئاوەها پەزێراییان لێ ئەکرێ لەوە خواردنەوەیان پێ ئەدرێ خواردنەوەیەک کە وەختێک کە ئەی خۆن ئاخرین جرعەکانی نهایەتەکەی مشکە وەیا خواردنەوەیەک کە زەرفەکەی بە مشک مۆر و مۆمکراوە دەی ئەگەر کەسانێک هەن کە لە زەمینەیەک لە زەمینەکانە خۆیان ئاوا ئەزانن لە شەعنی خۆیانە ئەزانن کە ئەکرێت خۆیان ڕەنج بن هەوڵ بن بۆ ئەمەی کە مەتڵ و بێک باشیان دەستکەوێت بە سوورەتی مسابقەدان لەگەڵ سائرینە بێ ئیجادی مزاحەمەت بۆ ئەوانی تر دەی با عالم زەمینە ئەو کارە بکەن کە ئەگەر شتێک دەردی ئەوە بخوا کە ئینسان ئاوەها هەوڵێک بەو جۆرە با بۆی تەنها ئەمەیە و بەس بەڵێ پێیان ئەدرێت لە بادەی نابێت کە ئەو شتەی وا تێکەڵای ئەکرێ بۆ ئەوەی کە شدەت و سۆزی قوتی ئا ئەو بادەی نابە بشکێنرێت کە خواردنی ئاسان بێ ئا ئەو شتەی وا تێکەڵای ئەکرێ لە لە تەسنیمە تەسنیم کانیەک کە هەڵەقڵێت و وەختێک کە لە جێی خۆیێت دەریێت بەرزە بێتەوە لە ئەسەری فشارێکەوە کە هەیەتی پڕبوونی مەنبەعی ئاوەکەی کانیەک کە مقەڕەبەکان ئەوانەی وا لەبەر ئەوەی کە لە زەمینەی ڕەوابتی اقتصادیانە بەخلافی متەففین مەوزعیان مەوزعی چاکەکاری کردن بوو لە حدێکا کە دەستیان بڕوات و لەبەر ئەوە لە بارەگای خوا نزیک خرانەوە ئەوان بە ئا ئەوەوە با گە نا بە کە یانە خۆن بەڵێ ئا ئەوە سەرنجامێکە کە مکەلبینی بیەومدین کە لەسەرەو ئەساسە تەطفیفیان کردووەتە بەرنامە و ئەبرار کە خلافی ئەو ڕێیان هەیە پێی ئەگەن جا ئەوە ئێستا واین لەو ڕۆژە ئەوا هەردوولا گەیشتوون بە سەرەنجامی خۆیان با لەوێوە لایە بکەینەوە لە گوزەشتە بەڕاستی ئەوانەی وا لە کشت زاری ژیانیانە بەرچاکیان هەڵکرد بوو بۆ چنینی گوناهان لە تەطفیف و لە ئەوانەی کە ئرتباتیان بە تەطفیفەوە هەیە ئەوانە پێ ئەکەنین بە ئەو کەسانەی وا ئیمانیان هێنابوو ئەوانەی وا بە ناسینی حەق لەو زەمینەوە و بە تەسلیم بوون بەوە ئارامش و ئەمنیان دەستکەوت بوو و دڵیان دامەرزا بوو لەسەر ئەوەی کە ئەبێ ڕێیەک وا لە زەمینەی ڕەوابتی ئەقتصادیا ئەیگرن خلافی ڕێی متەففین بێ پێ ئەکەنین پێیان کە چۆن سەریان لێشێواوە چۆن گێج و خول بوون کە ناتوانن هەوڵێک بەن بۆ ئەوەی کە هەرچی زیاتر لە مەتاعیان دەستکەوێ و وەختێک کە ئەڕۆیشتن بەلایانە ئەیان ڕوانی بۆ یەکتر بە چاو و ئەبرۆ ئشارەیانە کرد بۆ مؤمنین و عیبجویان لێکردن چون لە معیاری ئەمانە تەطفیف نەکردن عیب و ئارە لە معیاری ئەمانە ئەوە کەماڵە کە تا ئینسان ئەتوانێ هەوڵ با بۆ ئەوەی کە لە مادیات لە مەتاعی دنیا دەسی کەوێ هەرچەند بە قیمەتی پایماڵکردنی حەقی کەسانی تربێ و وەختێک کە ئەگەرانەوە بۆ لای خانەوادەکانیان بە سەرخۆشی و خۆشکەیفیەوە ئەگەڕانەوە کە زەمینەیان وا بۆ مساعدە هەرچی مەیلیانە لە زەمینەی کەسبی مەتاعی دونیەویا ئەیکەن و لەو لاوە بە تەعبیری ئەوان بەعزێ گێژ و خول هەن کە نە تەنها حازر نابن